جیم وە کاتێ گەیشتەوە چی پێویست بوو داوای لێ بکە خان مەکەم تکایە لە دکتۆرەکە برسە تاوەکوکەی لەسرم حاڵەتە دەمێنمەوە تکایە بەڵێ وا دەکەم ئەها ئەوە تۆی بیلی بەڵێ ئەوە تۆی باش باش دەتناسم لە ڕێگای هەناسەدانت ئەوە تۆی بیلی چیت لێ هاتۆ بیلی بۆنس ئایا بەبینینم دڵخۆش نیت لە مێژ یەکتریمان نەدیتوە چی لێ هاتۆ بیلی بۆ نایێتە خوارەوە زۆر بیرت دەکەم ماوەیەکە نەم دیوی بیلی دەوەرە من نەخۆسم دکتۆر نالت بزلم ئایا تۆ جێ لە قسەی دکتۆر دەگری؟ زۆر باشە زۆر باشە مەترسە وەرە خوارەوە مەهێڵە نابیناک چاوەڕێت بکە دەی وەرە خوارەوە دەی دەی ئەوە ئاسانە کاتێکی زۆرمان لێ نابات ئەوە بگرە بیلی بۆنس. ها ئەوە بگرە بیلی دەستم لێمەدا بیلی من تەنها نێردراوێکم بۆ هەر ئێستا لێم دوورکەوە دەی بیلی بۆنس. ئەوە نیشانەی جیابوون و ڕزگاربوونە لە گروپی چەتەکان هەرکەسی ئەو نیشانەی دەستکەوێت ئەوە ژیانی وەک دۆزەخ لێ دێت چونکە ئەم چەتەکانی جیهان بە دوای دەگەڕێن ئەو پیاوەی ئەو نیشانەی دەستکەوێت ئەوە خوێنی حەڵال دەبێت هەرچەتەیەک دەتوانێت بیکوشێ هەر کاتێک بیەوێ ئەگەر خەوتوش بێ هیچ کەسێ ناتوانێت لە ناوم ببات ئەو پیاوەی لە بەرامبەرتا وەستاوە دەستە ڕاستی کاپتن فلند بوو دەتوانن چی بکەن ئەگەر دەتوانن بکوشن با هەوڵ بدەن دەی دەی ئەگەر دەتوانن با بمکوژن با هەوڵدەن دەی ئەوەی دەتوانێت بمکوژێ با هەوڵدا دەی دەی دەی با بتوانێت بمکوژێ دەی هەوڵدەن دەی لە کاتژمێر دەدێم. چی؟ کات ژمێر دە؟ تەنها باسێکات ژمێری تر. سەرکە پیۆ بەڵام بەداخەوە نابینی تەمەشای ئەو بەلەمە بکە کە ئەتۆ پێشوازی لەکردن هێشتا دڵی وا لێ دەدات بێم بۆ لێرە وا دەڕۆم دکتۆر بهێنە دەی پیاوە لەنگەرەکان ڕاکێشن ئامادەی گەشتکردن بن بۆ دوورگای گەنجینە بۆ دوورگەی گەنجینە ئەوە کاپتن فلندە کاپتن فلند ماوەیە کە نەمبینوی ئەی کاپتن دەمیست قسە لەگەڵدا بکەم خەمی منت نەبێ ئەو شتە بە نرخەیداد پێم لە ناو سندوقێکم داناوە لە شوێنێکی پارێزراو کاپتن کاپتن مەمرا مەمرە تکایە مەمرا تکایە کاپتن لەنگەرەکان داگرێن زریانەکە بەڕێوەیە مەترسن هەمومان یەکجار لە شیاندا ڕووبەڕووی مردن دەبینەوە ئەوە چارە نووسی هەمووانە جێم جێم کاپتن کاپتن تکایە مەمرا دەچم دکتۆرت بۆ دێنم حاڵت باشتر دەبێ کاتێک کە خوێنە ڕەشەکە لێ دەردەهێندرێ ئەوە حاڵە زۆر باش دەبێ جێ بۆسە شتێکی بەدەرخت دەدەبێ ئەوە کلیلی سندوقەکەیە لە ناو سندوقەکە قەباڵەیەک هەیە بە کاخەزێکی مۆمیا کراوە بەستراوە دەمێ ئەو قەباڵەیە لە ناوە پارێزی ئەگەر بی پارێزی ئەوە گەنجینەکە لە نێوان خۆم و خۆ دابش دەکەین لە نێوان خۆم و خۆتدا گەنجینەکە دابش دەکەین گەنجینە کامە گەنجینە دوورگەکە دوورگەکە دەبینێم. ئەوە تا لەوێ مە هاوڕێیان دەبینن ئەوە تا لەوێ مە هاوڕێیان زۆر جوانە زۆر جوانە تەمەشاکە دەریاکە چەند جوانە دورگەکە زۆر جوانە جێب دواوەسێتم ئەوەی داوا لێ دەکەم دەبێ بیکەیت تکایە جێب دەوا بیکەی ئەوە کاپتنە دایا مرد گەورم ئێستا کاتی ڕۆیشتنە تکا گەورم ئێستا فەرمان دەرکە دایە ئەوە کاتژمێر دەیە ئێستا ئەوان بۆ ئێرە دێن ئەوانە چێنە دێن کەسانێکن وەک بلاکدۆگ و دۆکپی و وە پیاوە قازدارەکە هەموویان چەتەن ئەی خویان هەر ئێستا دەچمە لادێکە بۆ ئەوەی داوای یارمەتیان لێ بکەم دایە دایە دایە تۆش لەگەڵم داوەرە ئێرە جێ مەترسیە ئەگەر بە تەنها لێرە بێت لەوانەیە پێش ئەوە یارمەتی بهێنم ئەوان بگەنە ئێرە دەی با بڕۆن جێم خەمی منت نەبێ ئەوە ماڵی خۆمانە لێرە دەمێنینەوە بە تەنهاژم ئێرە دەپارێزم نا دایە ئەوم بکە لە ڕەخمە بە ئەوانە چەتەنە زۆر ترسناکن چە قۆیان پێەیە ئا ئێ هێ هێ ئا هەر چۆنێک بێت دەبێ لەگەڵم دابێ ئا دێ دێ ئا لەبێرم تو پێویستە ئاگردانەکە بکشێنمەوە. خێراکە با بڕۆین دایە تکایە یارمەتیمان بدەن کۆمەڵە تەتەیەکان دەیانەوەی هێرش بکەنە سەرمان تەنها چەتەکان ماون لە دەریاکانی کاپتن فلند ها دەریاوەرەکانی کاپتن فلین مەبەستت ئەوەیە ئەو چەتانەی کەوا من داڵ و خەڵکانی تر دەترسێنێن و ئەس دەکەم زگەندێشێ ڕزگاربوون نییە ئەگەرەوە کاپتن فلن بێ خۆمات و شێ و کێشەیە ناکەین داوای لێبوردن دەکەم. دایە ئەم شەو دەبێت لە یەکێ لە هاوڕەکانت بێت ئەی تۆ چی دەکەی؟ ئەها بە دڵنیایەوە دەگەڕێمەوە میواخانەکە من بوومەتە پیاو هەر ئێستا دەچم هەمویان لەناو دەبم دەی بۆم بۆ ئەگەر لەگەڵ منی دەی بەدوامکەوە ئا لێ جێم ئەوە ببە پێویستت پێی دەبێ هی باپیرم بوو زۆر باشە زۆر حەزم دەکرد باپیرم لێرە بواە بەڵام هەر ئەمڕۆ چوە گوندەکەی تەنیشتمان جێمە دێ دەمانچەکەم لەلایە مەترسە زۆر سپاس لێرێ دایە لە کوێ بووی بۆ دواکەوتی بۆیە ناتوانم پشت بە تۆ ببەستم مەترسێدایە هێشتا نەهاتوون. ئەی خوایە یەکێک لەسەرەوەیە لە جێ خۆت بوەستە ئەگینا تەقل لێ دەکەم ئێ دە بێم بڵێ تۆ کێی؟ من هی ئەو میوانخانەیەم گەورەم ئەوە چ میوانخانەیە کە میوانەکان دەدرسێنن تاوەکو پارەکانیان لێ بستێنن ئەوە چ میوانخانەیەکە هۆکارێکی تر هەیە بۆ ئەو حاڵەتەی ڕوویدا ئا، گرنگی بە هۆکارەکەی نادام بێزار بووم لەوە ئەی هاوار چیەوە بێزار بووم ئا، ئا، ئا، ئەوە چیەوە ئەی خواجان ئەی خواجان ئەوە چیەوە ناتوانین ئەو هالێرەی بەجێ بهێڵین بابی بێنە سەر جێگاکەی خۆی لەسەرەوە ئەخواجان تەنها سێ خولەک ماوە تاکو بێنە ئێرە جێم کاپتن داوای لێکردم کە ئاگام لە سندوقەکە بێ و لەگەڵ ئەوەی تێدایە ئەوە بەرجی دەریاوانە هێشتا باشە و کڵاوەکەشی هێشتا نوێیە. کاپتن بیلی زۆری حەز دەکرد ئەم جلانە لەبەر بکا و گەشت بکات دووربین دایە وەرە لە کوێ چەقۆ جوێزی هندی دەریای باشوور جوێزکە ماسی هەموو دەریاوانێک ئەم جۆرەشتانەی پێیە هەروها باوکیشت ئەوها بوو ئەوش ئەو جۆرەشتانەی پێ بوو سیرکە دایە ئەم شڵتەش زۆر تازەیە لە ناو سندوقەکە قەوالەیەکی تێدا بە کاغەزێکی مۆمیا کراو بەستراوە دەبێ ئەو قەواڵەیە بپارێزی ئەوە خۆیەتی بە دڵنیاییەوە خۆیەتی دایە پارچە زێر دەتوانم هەندێکیان ببەم لە بڕی قەرزەکەی کاپتن بە دڵنیاییەوەدایە کاپتن ڕێگری ناکات چەندت دەوێ بیبە. پارەکان لە دروستکراوی ئیسپانیا بێگومان دەبێ هاوتای پارەی ئینگلیزی بن. دایە بۆتی هەموو پارەکە نابێی نا ناتوانین جیم ئەم میوانخانەیە لەسەر پاچی دامەزراوە با تەماشاکەم کاپتن بیلی نزیکەی 25 ڕۆژە لێرە ماوەتەوە. ها دایە جۆ لە هیچ شتێک نەبوو جۆت لێ بوو؟